بەڵام کە ئەرکێکە و پێیان سپاردیت نەک خۆت بەدوایدا ڕاکەیت، ئوعینت علیها، خوا یارمەتیت دەدات بەم ئەرکە هەڵسیت. بۆیە براکانم ئامۆژگاریم بۆ هەردوو تەڕەف، ئەوەی کە ئەمڕۆ کورسی بەدەستە و ئەوەش کە شەڕ دەکات بۆی کورسی لەو بستێنێ و خۆی بچێتە شوێنی، نیەتتان خاڵس کەن بۆ خوا. شەڕی ئاگر مەکەن ئەوەی کە هەدەفەکە بەس کورسیە نەک خزمەت کردنی ئەو میللەتەیە بەو گوێرەی کە خوا دەیەوێ پاراستنی دین و ئەخلاق و پاراستنی گەل و میللەتەکەیە ئەوەی کە ئەو نیەتەی نییە واللهی براکەم شەڕ بۆ ئاگری جەهنم دەکات و تا ڕۆژێکیش زیاتر لە پۆستدا بمێنەوە ئەوە زیاتر عذاب بۆ خۆیان دابین دەکەن با بیر لە قیامەت بکەنەوە و با عیبرەت وەربگرن بەو کەسانەی کە پێش ئەوان کورسییان هەبوو ئێ کورسی برام وەکو کورسی دەلاکخانەیە خۆ کورسی ڕیاسەت چۆن حەلاق یەکێک دێ سەر چادەکە دەڕوایەکی تر دێ ئەوی تر دێ ئەوی تر دێ کورسی ڕیاسەتیش ئاوایە ئەگەر بۆ هی پێش تۆ مابایەوە بەخوا تۆ دانەدەنیشتیت و بۆ تۆش نامێنێتەوە یەکێکی تریش دێ و یەکێکی تریش دێ و کەواتە گرنگ ئەوەیە بزانە تۆ چیت کرد لەو ماوەیەدا و چیش دەکەیت کە بمێنیتەوە ئەو کەسانەش کە ئێوە دەتانەوێت لە شوێنی دابنیشن، نیەتتان چییە؟ هەدەفتان چییە؟ بە چ مەبەستێک دەتانەوێت ئەم کارە بکەن؟ ئەوجا لە هەمووی گرنگتر براکانم، نیەتمان خاڵس کەین، خۆمان لە فیتنە و ئاژاوە و و هەروەها لە براکوژی و خوێنڕێژی بپارێزین. هەر فیتنە و ئاژاوەیەک لەم وڵاتەی ئێمە ڕوو بدات، با بزانین کەسانێک پێمان دەکەن کە شەڕی کورسییانە. لە هەر لایەنێکەوە بێ بەبێ ئیستیتنا دەیڵێم بەڵام کێ دەبێتە قوربانی ئەو میللەتە دەبێتە قوربانی و ئەم وڵاتەی ئێمەش بە دەیان ساڵ بەرەو دواوە دەگەڕێتەوە دواوە و دەستی تیرۆرستانیش و دوژمنی دەرەکیش دێتە ناومانەوە دەبینە زەلیل و کۆیلەی ئەولاولا با عاقڵ بین نەسیحەتی دەسەڵاتدارانیش بکەین ئەوانش کە گوێ دەگرن قسەیان بۆ بکەین بە تەفاهوم و بە لێبوردەیی و و بە عاقڵانە و بە حەکیمانە چارەسەری کێشەکە بکرێ نەک هەر یەکەی چەقۆکەی خۆی تیش کات و بۆ ملی ئەوی تر و هەر یەکەی بڵێ من تەنازول ناکەم و چونکەوە لە مەسلحەتی ئەو میلەتە نییە هەر یەکەی کورسی بوێت ئەوجا ئەو کورسیە با پیرۆزت بێ بەڵام بزانە کورسی یعنی چی لەبیرت نەچێت کە پێغمبەری خوا عليه ساواسان فەرمووی ئینەها ئەمانە ئەوە ئەمانەتە بەخوا ئەمیری دە کەس بی دە کەس ڕۆژی قیامەت بە کەلەپچە کراوی دەچیتە لای خوا ئەی ئەمیری یەک میللەت بی دەبێ ڕۆژی قیامەت چیت بەسەر بێ بۆیە با میللەتیش نەخەڵەتێت شەڕی براکوژی و شەڕی مسلمان کوژی بۆ هیچ کەسێک نەکەین بەڵکو نەسیحەت و ئامۆژگاری بکەین داواش لە خوای پەروەردگار کەین خوای گەورە بۆ خاتری ناوە جوانەکانی شەڕ و فیتنە و ئاژاوە لەسەر ئەو میلەتە لا بدا برایەتی و تەبایی بگەڕێنێتەوە بۆ ناومان ئێمە مەشاکلمان زۆر لەوە گەورەترە ئێستا بین بکەوینە ناو خۆمان و بەدەستی خۆمان ماڵی خۆمان کاولکەین و خۆمان لە ناوبەرین داواکارم لە خوای پەرۆتگار خوای گەور بۆ خاتری ناو جوانەکانت بۆ خاتری سیفاتە بەرزەکانت هیدایەتمان دەی برایەتی و تەبایی و یەکرزی بۆمان بگەڕێنیتەوە ئەو کەسانەشمان بکەی بە دەسەڵاتدار و بەرپرسمان کە لە تۆ دەترسن کە عەدالەتیان هەیە یا رب العالمین خوای پەروەردگار کەسێک کە تەقوای تۆ ناکا و ڕەحم بەو میلەتە ناکا یا رب العالمین هیچ مەسئولیەت و بەرپرسیارێکی پێ نەبەخشی یا ئەکرەم الأکرمین خوای گەورە ئەخیرمان خێر کەی بەختەوەری دنیا و قیامەتمان بکەی بەهەشتمان بە نسیب کەی و لە جەهەنەم بمان پارێزی یا رب العالمین والحمد لله رب العالمین